بەناوی خودای بەخشندە و میهرەبان سوێن بە ئاسمانی خاوەن ئەستێرە و هەسارەی گەورە بەو ڕۆژەی کە بەڵێندراوە پێش بێت واتە ڕۆژی قیامەت بە شایەت و شایەتی لەسەر دراوە یاخود بە شایەت و بینراوەکان تاوانباران ئامادەن و هەرچیان جامیان داوە تۆمار کراوە لەسەریان بەکوشت چن نەفرینیان لێبێت ئەوانەی کە چاڵیان هەڵکەند بۆ ئیمانداران ئاگری داژیر ساو و بەتینیان تێدا کردەوە ئەو کاتەی کە بە دەوریدا دانیشتبوون لە نزیکەوە چاودێری ئەو کارەساتیان دەکرد کە بەسەر باوەڕداراندا دەهێنرێت و خۆیان لە نزیکەوە سەرپەرشتیان دەکرد ئەم ڕق و داخیان لە ئیمانداران تەنها لەبەر ئەوە بوو کە ئەوان باوەڕی بەتینیان دەهێنا بە خدای باڵا دەستی شایستەی سوپاسگوزاری ئەو زاتەی کە خاوەنی هەموو شتێکە لە ئاسمانەکان و زەویدا ئەو خدایەی شایەتە لەسەر هەموو شتێک و ئاگای لە هەموو شتێکە. بەڕاستی ئەوانەی بەڵا و ناخۆشی و تنگانە و پیلان دژی پیاوانی ئیماندار و ئافرەتانی ئیماندار خستە کار و پاشان هەر بەردەوام دەبن و کۆڵ نادەن و پەشیمان نابنەوە سزای دۆزەخ و سزای سوتێنەر بۆ ئەوانەیە بەڕاستی ئەوانەی کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە باخەکانی بەهشت کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا دەڕوات بۆیان ئامادەیە هەر ئەوە خۆی لە خۆیدا سەرکەوتن و سەرفرازێکی زۆر گەورە و بێسنوور و بێوێنەیە بڕاستی تۆڵەی پەروەردگارت ئەی پێغەمبەر ئەی ئیماندار زۆر تند و تیژ و بەزەبرە بەڕاستی هەرە و زاتەیە سەرەتا هەموو شتێک دروست دەکات و دوای نەمانیشی دووبارە دروستی دەکاتەوە عەرەویش زاتێکی زۆر لێخۆشبوو بە سۆز و درۆڤان و دڵسۆزە بۆ ئیمانداران خاوەنی تەختی بڵند و بەرز و پایەدارە هەرچی بێوێت ئەنجامی دەدات هەرچی بێوێت کەس ناتوانێت دەست بهێنێتە ڕێی ئایا هەواڵی لەشکر و سوپاکانت پێگەیشتووە ئەوانەی یاخیبوون لە پێغەمبەران و بەرنامەی یەک خوداناسی کە لەشکری فرعون و ثەمودە بەڵکو ئەوانەشی کە بێ باوەڕ بوون تەمێ نابن بەڵکو هەر سەرگەرمی بەدرۆ لە قەڵمدان و دژایەتی ئەم ئاین و بەرنامە و قورآنن بەڵام با بزانن دەسەڵاتی خوددا لە پشتیانەوە دەورەی داون و لە دەستی دەرناچن ئەوەی ئەوان دژایەتی دەکەن ئەو قورآنە بەرز و بڵند و پایەدارەیە کە لە لاپەڕەی تایبەتی و لەسەر تابلۆی پیرۆز پارێزراوە لە لەوح المەحفوظدا